واللە اشد باسا و اشد تنکیلا. تۆ لە ڕێگای خودا و ئایینی خودادا بجنگە و جیهاد بکە تۆ لە کاری خۆت نەبێ بەرپرس نیت ئەوەی لەسەرتە نەفسی خۆتە بۆ خەڵکی تر تەنها تەبلیغت لەسەرە هانی موسڵمانەکان بدە لە ڕێگەی خودادا بجەنگن بەڵکو خودا شەڕی کافرانتان لێ لادا خودا لە کافرەکان بەهێزترە و لەوان باشتر ئەتوانێ سزا و ئازار بدا هەر کەس تکایە بۆ جێ بەجێ کردنی کارێکی حەڵاڵ و بۆ قازانجی برای موسڵمانی بکا ئەوە پاداشی چاکی لەو تکایە دەس ئەکەوێ و لە خێرەکەیا هاوبەش ئەبێ هەروەها هەر کەس تکایە بۆ جێ بەجێ کردنی کارێکی حەرام و ناڕەوا و کردنی ناحەق بە حەق بکا ئەوە لە گوناهەکەدا و لە سزای ئەو تاوانەدا هاوبەشە خودا دەستی بەسەر هەموو شتێکدا ئەڕوات. ئەگەر سەلامتان لێکرا ئێوەش بە سەلامێکی جوانتر وەڵام بدەنەوە یا هەر هیچ نەبێ وەک ئەو وەڵام بدەنەوە بۆ نموونە ئەگەر یەکێک سەلامی لێ کردیت و وتی السلام علیک تۆ لە وەڵامیا بڵێ وعلیک السلام ورحمة اللە ئەگەر وتی السلام علیک ورحمة اللە تۆ بڵێ وعلیک السلام ورحمة اللە وبرکاته خۆ ئەگەر واش نەکەیت ئەوا بەقەدەر سەلامەکەی ئەو وەڵام بدەرەوە واتە لە نموونەی یەکەما بڵێ، وعلیک السلام، و لە نموونەی دووهەمدا بڵێ، وعلیک السلام ورحمە اللە، لەم ئایەتە پیرۆزەوە دەرەکەوێ جوابی سەلام واجبە و نابێ پشتگوێ بخرێ. اللە لا اله الا هو لیجمعنکم الی یوم القیامة لا ریب فیه ومن اصدق من اللە حدیثا اللە کەس نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ بەخودا قەسەم لە ڕۆژی قیامەتدا کۆئەکرێنەوە و لە هەر کوێ بن بەرەو مەحشەر ئەکرێنەوە ئەم کۆکردنەوەیە ڕاستە و هیچ جۆرە گومانێکی تێدا نیە کێ بێ لە خودای پەروەردگار و گەورە ڕاستگۆتر بێ ومن یضلل اللە فلن تجد له سبیلا ئەوە بۆچی لە حاڵی و مونافقانەدا کە لە مەدینە دەرچوون بۆ بادیە و گەیشتنە کافرەکان ئێوە بوون بە دوو تاقم تاقمێکتان بە کافریان ئەزانن و تاقمێکی ترتان بە کافریان دانانێن خودا ئەوانەی سەرەوژێر کردۆتەوە بەرەو دۆزەخ بەهۆی کردەوەی خراپیانەوە هەرگیز دۆست و برادەر لەمانە ڕامەگرن و دۆستایەتییان لەگەڵ مەکەن تا دڵنیا ئەبن لەوەی کە ئیمانیان هەیە و کۆچیان لە پێناوی ڕەزای خودا و پێغەمبەری خودادایە جا ئەگەر سەرپێچییان کرد ئەوا بەدیل بیانگرن و لە هەرکوێ بەردەستتان کەوتن بیانکوژن و هەرگیز بە دۆست و یارمەتیدەر و پشتگیریان حساب مەکەن. یا ئەوانەی کە دێن بۆ لاتان و حەز ناکەن شەڕ لەگەڵ ئێوە یا لەگەڵ قەومەکەی خۆیان بکەن ئەوانە وازیان لێ بێنن ئەگەر خودا بیویستایە ئەوانەی بەسەرتانا زاڵە کرد و دژی ئێوە ئەجەنگان جا ئەگەر کەنارگیر بوون و دژتان نەجوڵانەوە و بە هێمنی دانیشتن لەگەڵتان خودا ڕێگەی ئەوەتان پێنادا بیانکوژن یان بە دیل بیانگرن. جا ئەگەر ئەمانە واز لە دوژمنایەتی ئێوە نەهێنن و کەنار نەگرن و داوای ئەمانتان لێ نەکەن و دەستبەردار نەبن لە زیاندان لە ئێوە ئەوا بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێ دەستتان بڕوا بەسەریاندا سەبارەت بەمانە ئێمە حوججەتێکی ڕووناک و حەقمان پێداون کە بیانکوژن. وما كان لمؤمن أن يقتل مؤمنا إلا خطأ بۆ هیچ خاوەن ئیمانێ ڕەوا نیە موسڵمانێ بکوژێ بە هەڵە و لە دەست دەرچوون نەبێ جا ئەگەر موسڵمانێ بە هەڵە موسڵمانێکی تر بکوژێ ئەوە پێویستە لە سەری لە کەفارەتی ئەو کوشتنەدا بەندەیەکی موسڵمان ئازاد بکات هەروەها خوێنبایی کوژراوەکەش کە سەد وشترە بە میراتبەرەکانی بدات سا مەگەر لەو خوێنباییە خۆش ببن و پێی ببەخشن خۆ ئەگەر کوژراوەکە لە قەومێ بوو کە دوژمن بە ئێوە بوون بەڵام موسڵمان بوو ئەوە لە کەفارەتیدا واجبە بەندەیەکی موسڵمان ئازاد بکرێ وە ئەگەر کوژراوەکە لە قەومێ بوو کە لە بەینی ئێوە و ئەواندا پەیمان هەبوو ئەوە پێویستە خوێنباییەکەی بە میراتبەرەکانی بدرێ و بەندەیەکی موسوڵمانیش ئازاد بکرێ جا ئەگەر دەستی نەئەڕۆیشت بەندەیەکی موسوڵمان ئازاد بکات واجبە دوو مانگ دوابەدوای یەک بەڕۆژوو بێ ئەمە لای خوداوە کراوە بەهۆی تەوبەی ئەو پیاوکوژە خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن وغضب اللە علیه ولعنه وأعد له عذابا عظیما هەر کەسێ موسڵمانێ بە عەمدی بکوژێ ئەوە جەزاکەی دۆزەخێ کە هەتا هەتایە تیا ئەمێنێتەوە و خودا ڕقی لێی هەڵئەستێ و نەفرینی لێ ئەکا و سزایەکی گەورەی بۆ ئامادە کردووە ان اللە کان بما تعملون خبیرا. ئەی خاوەن ئیمانەکان کاتێ چوون بۆ سەفەری جیهاد لە ڕێگەی خودادا زۆر چاک ورد ببنەوە لە ئەحواڵی خەڵک تا کافر و موسڵمان لە یەک جیا بکەنەوە پەلە مەکەن و مەڵێن بەو کەسەی سەلامتان لێ ئەکا تۆ موسڵمان نیت و لەبەر پاراستنی گیانی خۆت سەلامەکەیت پەلە مەکەن لە کوشتنیدا بۆ تاڵان و سامانی دونیا، لای خودا سامان و دەوڵەتی زۆر هەیە، ئێوەش لەمەو پێش وا بوون و بۆ پاراستنی سەر و ماڵتان کەلیمەی شەهادەتتان بە دەما ئەهات، لە پاشان خودا لوتفی لەگەڵ کردن و لەسەر ئیمان و ئیسلام دایمەزراندن و جێگیری کردن، کەواتە لە دەست وەشاندندا پەلە مەکەن، با هەموو شتتان لێ ڕوون بێتەوە، خودا لە کردەوەتان ئاگەدارە و هیچی لێ ون نابێ. ئەوانە کە بە سەر و ماڵ لە ڕێگای خودادا جیهادەکەن خودا فەزڵی داون بەسەر ئەو دانیشتوانەدا کە عوزریان نیە و جیهاد ناکەن جیهادکاران پایەی بەرز و باڵایان هەیە خودا بەڵێنی بە هەموو موسڵمانان داوە کە پاداشی چاکیان بداتەوە بەڵام جیهادکارانی فەزڵ داوە بەسەر دانیشتواندا و پایە و پاداشتی گەورەی بۆ داناون ئەوانەی مەلائیکە گیانیان ئەکێشێ و لەدونیادا ستەمیان لەخۆیان کردووە و کۆچیان نەکردووە لەپێناوی یارمەتیدانی پێغەمبەر و ئایینی پیرۆزی ئیسلامدا مەلائیکەکان پێیانەڵێن لەکوێ بوون؟ هەڵوێستان سەبارەت بەدین و بەیارمەتیدانی پێغەمبەر چۆن بوو؟ بۆ هیچتان نەکرد؟ ئەوانیش لەوەڵامدا ئەڵێن ئێمە کۆمەڵێکی بێهێز و ژێردەستە بووین و هیچمان پێناکرا. مەلائیکەکان پێیانە فەرموون، ئەی موڵکی خودا پان و پۆڕ نەبوو، دونیا بەربڵاو نەبوو، بۆ وەکو ئەوانەی چوون بۆ مەدینە و بۆ حەبەشە و مەککەیان بەجێ هێشت ئێوەش کۆچتان نەکرد و وڵاتی ستەمتان بەجێ نەهێشت، ئەوانە جێگایان دۆزەخە کە ناخۆشترین شوێنە. إلا المص. جا با تاقمێکیان لەگەڵت نوێژ بکەن و ڕاوەستن لەگەڵت، با ئەوانەی لەگەڵتن چەکەکانیان لەگەڵ خۆیان هەڵگرن بۆ قایمەکاری، ئەنجا کە ئەم تاقمە سوژدەیان برد لەگەڵت با ئەوانە کە نوێژ ناکەن لە دواوە پاستان بکەن، جا ئەو تاقمەی کە تا ئەو وەختە پاسیان کردووە با بێن و نوێژت لەگەڵ بکەن، با ئیحتیات بکەن و چەکەکانیان هەڵگرن لەگەڵ خۆیان. کافرەکان زۆریان پێ خۆشە ئێوە بێ ئاگا بن لە چەک و شتومەکەکانتان تا بە گورجی ڕووتان تێ بکەن و هێرش بەرنە سەرتان و زیانتان لێ بدەن و پەرێشانتان بکەن بەڵام ئەگەر نەخۆش بوون یا باران و تەڕوتوشی بوو ئەوە قەیناکە هەڵی نەگرن بەڵام ئاگەدار و وریا بن خوای گەورە سزایەکی ئابڕوو بەری بۆ کافرەکان ئامادە کردووە. جارێکیان پێغەمبەر صلی اللە علیه وسلم و هاوڕێکانی لە بطن نخلە لە جەنگا بوون دژی کافرەکان دوو جار ئیمامەتی کرد بۆ موسڵمانان واتە تاقمی یەکەم نوێژەکەیان بە تەواوی لەگەڵ پێغەمبەر کرد کە لێ بوونەوە و چوون بۆ ڕووبەڕووی دوژمن تاقمەکەی تر هاتن و حەزرەت صلی اللە علیه وسلم ئیمامەتی بۆ ئەمانیش کرد و ڕۆشتن بۆ ڕووبەڕووی دوژمن هەروەها جارێکی تریش لە غەزای ذات الرقاع دا لە نوێژێکی دوو ڕکاتیدا بەم جۆرەی خوارەوە نوێژی بۆ کردن. ڕکاتێکی بە کۆمەڵی یەکەم کرد کە ڕاستبوویەوە بۆ ڕکاتی دووهەم ئەوان ڕکاتەکەی تریان بە تەنها کرد و سەلامیان دایەوە و ڕۆشتن بۆ ڕووبەڕووی دوژمن پێغەمبەر صلی اللە علیه و سلم بە ڕاوەستانەوە چاوەڕوانی کۆمەڵی دووهەمی کرد کە هاتن ڕکاتێکی بەوانیش کرد و سەلامی نەدایەوە بەڵکو چاوەڕوانی کردن تا ئەوانیش ڕکاتەکەی تریان کرد ئینجا سەلامی پێدانەوە وکان اللە علیما حکیما. سست مەبن لە کەوتنە دوای دوژمن و بەگژاچوونیان، ئەگەر ئێوە ئازارتان پێ ئەگات ئەوانیش وەک ئێوە ئازاریان پێ گات، زیاد لەوەش ئێوە بەتەمای لوتف و سەرکەوتنن لەلایەن خوداوە و ئەوان ئەو هیوایەیشیان نییە و لە ڕێی شەیتاندا ئەجەنگن، خودا زانایە و لە هەموو کارەکانیدا خاوەن حیکمەتە. بێگومان ئێمە بۆیە قورئانمان بۆ ناردووی تا بەو جۆرەی خودا پیشانی داوی ئاوەها لەناو خەڵکا دادوەری بکەیت و گیروگرفتیان چار بکەیت هەرگیز نابێ لەبەر خاتری خائینان و بۆ یارمەتیدانیان دژی هاو دەعوایان بیت. بۆ ڕوونکردنەوەی زیاتر ئەگێڕنەوە طوعمەی ئوبەیریق لە خێڵی بەنی طەفەر زرێکراسێکی لە قەتادەی کوڕی نەعمانی دراوسێی دزیبوو لای زەیدی کوڕی سەمینی جوولەکە داینابوو گومان کەوتە سەر طوعمە کە داوایان لێ کرد ئینکاری کرد و سوێنی خوار کە ئاگای لێ نیە و ئەونەی دزیوە وا ڕێکەوتبوو ئەو تورەکەی زرێ کراسەکەی تیا هەڵگیرابوو ئاردیشی تیا بووبوو لەبەرئەوە زرێکە ئارداوی بووبوو لە ڕێدا ئاردی لێ وەریبوو خەڵکەکە شوێنی ئاردەکەیان هەڵگرت تا بردنیە دەرگای ماڵی زەیدی کوڕی سەمین و کراس لای زەید بوو بەڵام وتی طعمە دایناوە لام ئیتر دزیەکە ئاشکرا بوو ماوەی ئینکار کردن و پاساودانی نەما لەبەرئەوە کەس و کاری طعمە ڕۆشتنە خزمەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم و تکایان لێکرد ئەو لەباتی طعمە موجادەلە لەگەڵ کابرای زرێ دزراو بکات ئەگینا ئابڕویان ئەچێ پێغەمبەریش صلی اللە علیە وسلم نیازی بوو بیکات لەو کاتەدا ئەم ئایەتە پیرۆزە هاتە خوار بۆ سەر پێغەمبەر صلی اللە علیە وسلم و ڕێگای شەرعی و دادپەروەرانەی بۆ ڕوون کردەوە ان اللە لا یحب من کان خوانا اثیما. جیدال مەکە و دیفاع لەو کەسانە مەکە کە خیانەت لەگەڵ نەفسی خۆیان ئەکەن خودای گەورە ئەوەی خۆش ناوێ کە واز لە خیانەت نەهێنێ و زیادەڕەوی بکا لە خیانەتدا و بە جۆرێ خۆی پێوە خەریک کردبێ لێی دەرنەچێ کەچی لە خودای گەورە و ئافەریدگار شەرم ناکەن کە خودا لەگڵیاندایە و ئاگای لێیانە چۆن ڕاوێژ و تەدبیرەکەن بۆ بێتاوانکردنی گوناهبار و تاوانبارکردنی بێ گوناه و شایەتی درۆدان کە خودا هەرگیز بەم جۆرە قسە و ڕاوێژانە ڕازی نابێ خودا ئاگەدارە و دەوران دەوری کار و کردەوەی داون و هیچی لێ ون نابێ. وکان فضل اللە علیک عظیما. ئەگەر فەزڵ و ڕەحمەتی خودا نەبوایە لەسەرت تاقمێ لە خێڵی بەنی تەفەر ئەیانویست لە ڕێ لات بدەن و بە زاهیری کار حوکم بدەیت بەڵام خودا بە وەحی ئاگەداری کردیت و ڕێگای ڕاستی پیشان دایت و هەوڵەکەی ئەوان هیچ کاری تێ نەکردیت ئەوانە هەر خۆیان گومڕاهەکەن و مادام خودا ئەتپارێزێ ناتوانن زیانت پێ بگەیەنن نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا ئەوەی بێ گوێیی پێغەمبەری خودا بکا پاش ئەوەی ڕێگای ڕاستی بۆ دەرکەوت و موعجیزەی بینی و بە پێچەوانەی فەرمانی ئەو بجوڵێتەوە و غەیری ڕێگای موسڵمانان بگرێتە بەر لە باوەڕ و لە کرداردا ئەیخەینە شوێن ئەو ڕێگایەی گرتویەتیە بەر و ئەیخەینە دۆزەخ کە بەدترین شوێن و سەرەنجامە ئەو شتانەی ئەوان عیبادەتیان بۆ ئەکەن مێینەن چونکە موشریکەکان خۆیان بە بتی هەر خێڵیکیان ئەوت مێینەی ئەو خێڵە یان مەبەست مەلائیکەیە کە کافرەکان خۆیان بە کچی خودایان دائەنان ئەم کافرانە کە عیبادەت بۆ ئەم شتانە ئەکەن لە ڕاستیدا عیبادەت بۆ شەیتانی سەرکەش و لەعنەتی ئەکەن و ئەو ئەمریان پێ ئەکات و ئەوانیش بە گوێ ئەکەن لعنه اللە وقال لاتخذن من عبادک نصیبا مفروضا ئەو شەیتانەی کە خودا دووری خستەوە لە ڕەحمەتی خۆی و نەفرینی لێ کرد ئەوەندە ڕقیەتی لە ئادەمیزاد وتی بەشێکی دیاری لە بەندەکانت داگیرەکەم و ئەیانخەمە سەر ئارەزووی نەفس و ڕێگای چەوت ئەو بەشە بۆ من جیاکراوەتەوە ومن یتخذ الشیطان ولیا من دون الله فقد خسر خسرانا مبینا هەروەها وتی ئەم بەشە بەندانەت لە ڕی ڕاست لادەم و بە ئارەزووی هیچ و پوچ ئەیانخەڵەتێنم کە گوایە تەمەنیان درێژە بێ و ئیتر زیندوو کردنەوە و حیساب و کیتاب نابێ و تۆڵەیان لێ ناسەنرێ ئەمریان پێکەم کە گوێی مەڕ و ماڵاتیان بقڵیشێنن بۆ حەرام کردنی ئەوەی خودا حەڵاڵی کردووە، فەرمانیان پێدەم ئەم شێوانە بگۆڕن کە خودا دروستی کردوون وەک چاو هەڵکۆڵینی نێرە وشتری گەورە و خەساندنی عەبد و پەرستنی خۆر و مانگ و لادان لە فیتڕەتی پاکی ئیسلام بێگومان ئەوەی شەیتان بکاتە دۆست و یاریدەدەری خۆی و واز لە پەرستنی خودا بهێنێ زیانێکی ئێجگار گەورە و ئاشکرا ئەکات. من یعمل سوءا یجز به ولا یجد له من دون الله ولیا ولا نصیرا چوونە بەهەشت و بەختیاری لە ڕۆژی قیامەتدا نە بە ئارەزووی ئێوەیە و نە بە ئارەزووی گاور و جوولەکەکانە و نە بە قسە و گەزافی موشریکەکانە گاور و جوولەکە ئەڵێن ئێمە نەبێ کەس ناچێتە بەهەشت کافرەکانیش ئەڵێن هەر لە بنەڕەتا نە بەهەشت هەیە و نە دۆزەخ، نەخەیر، بە قسەی کەس نییە، بەڵکو هەرکەس خراپە بکات لێی ئەپرسرێتەوە و تۆڵەی لێ ئەسەنرێ و بێجگە خودا نە کەس هەیە پشتی پێ ببەستێ و نە کەس هەیە یارمەتی بدات. ومن یعمل من الصالحات من ذکر ئەو ئونثی وهو مؤمن فأولئک یدخلون الجنة ولا یظلمون نقیرا هەر کەس کردەوەیەکی باش بکات پیاو بێ یا ژن بەو مەرجەی موسڵمان و خاوەن ئیمان بێ ئەوە ئەوانە ئەڕۆنە بەهەشت و بەقەدەر توێکڵی ناوکە خورمایەک ستەمیان لێ ناکرێ کێ لە بابەت ئایینەوە لەو کەسە باشترە کە ڕووی کردبێتە خودا و ملکەچی فەرمانی بێت و چاکەکەر و پیاوچاک بێت و پەیڕەوی ئایینی ئیبڕاهیمی کردبێ کە خودا بە یەکزانین و تەرکی بت پەرستییە خودا ئیبڕاهیمی کردۆتە دۆست و خۆشەویستی خۆی و هەرکەس دوای ئایینی ئەو بکەوێ هەرگیز زیان ناکات چونکە ڕێگەی دۆستانی خودای گرتۆتە بەر. وللە ما فی السماوات وما فی الارض وما تفعلوا من خير فإن الله كان به عليما دەربارەی میرات بردنی ئافرەت لێتەپرسن و داوای حوکمی شەریعەتی ئیسلامەکەن کە یەکێ بمردایە بەشی ئافرەتیان لە میراتەکەی نەئەدا تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ خودا پیشانتان ئەدات و قورئان حوکمی شەریعەتتان بۆ ڕوونەکاتەوە دەربارەی میرات وەرگرتنی ئەو ئافرەتە هەتیوانە کە هیچ میراتتان نەئەدانێ و ئەگەر جوان بوونایە خۆتان مارەتانەکردن و بەشە میراتەکەیانتان ئەخوارد خۆ ئەگەر بەدڵتان نەبوونایە نە خۆتان مارەتانەکردن و نەئەتاندان بەش و تەماعیشتانەکردە بەشەکانیان هەروەها حوکمی شەریعەتتان بۆ ڕوونەکاتەوە دەربارەی میرات بردنی مناڵە بێ دەسەڵاتەکان و مەحروم نەکردنیان، ئەبێ لەگەڵ هەتیودا بە عەدالەت بجوڵێنەوە و جوامێرانە هەڵسوکەوتیان لەگەڵ بکەن تا پێگەن، بێگومان چاکە و پیاوەتی لای خودای گەورە ون نابێ و هەر چاکەیەکەکەن خودا ئاگای لێیەتی و پێیەزانێ. یا پشتی تێبکات و لەمافی خۆی کەمتر لەگەڵیا بێ قەی ناکا لەناو خۆیانا رێک بکەون و هەردوولایان بەپێی پێویست نەختێ تەنازول بۆ ئەوی تریان بکەن بێگومان رێکەوتن و ئاشتی باشە نەک تێکچوون و ئاژاوە و لەیەکجیابوونەوە ئەم جۆرە ناکۆکیانە رووئەدەن چونکە رژدی بەشێکە لەخووی نەفسی ئادەمیزاد بۆیە ژنەکە خۆی پێ ڕاناگیرێ و پێی ناخۆشە مێردەکەی پشتی تێبکات و لوتەلا بێ لێی هەروەها مێردەکەش ناتوانێ بەسەر نەفسی خۆیا زاڵ ببێ و مافی ژنەکەی بە تەواوی بەجێ بێنێ جا ئێوە ئەگەر هەڵسوکەوتان چاک و شەرعی بێ و خۆتان لە کاری ناشەرعی بپارێزن و لە حەق لا نەدەن ئەوە خودا ئاگای لێتانە و بە کردەوەی چاک و خراپتان ئەزانێ و هیچی لێ ون نابێ با زۆریش ئەم عەدالەتەتان مەبەست بێ و بتانەوێ بیکەن، بەڵام هەتا ئەتوانن لە عەدالەت لا مەدەن و ژنەکانتان وەک موعەلەقە مەهێڵنەوە کە نە ژنێکی خاوەن مێرد و حاڵ و ماڵ بن و نە ژنێکی تەڵاق دراو بن بتوانن بۆ خۆیان شوو بکەن. جا ئەگەر ئەو ناوبەینەی کە تێکتان دابوو چاکتان کردەوە و لە خودا ترسان و خۆتان لە ناشەرعی پاراست ئەوا خودا لەوەی پێشووتان چاوپۆشی ئەکات، خودا گوناهبەخش و میهرەبانە. وَإِن یتفرقا یغنِ اللَّهُ کُلًا من سَعَتِهِ وَکانَ اللَّهُ واسعا حکیما. ئەگەر پێکەوە نەتان کرا و بە تەڵاق لە یەک جیا بوونەوە ئەوە کەستان پەکی ناکەوێ و خودا گەورەیە و لە ڕۆزی فراوانی خۆی ئەوەندەتان ئەداتێ کە موحتاج یەکتر نەبن میهرەبانی و کەرەمی خودا فراوانە و وکان اللە سمیعا بصیرا. ئەوەی تەنها پاداشی دونیای ئەوێ وەک ئەوانەی بۆ تاڵانی و ماڵی دونیا جیهادەکەن بۆچی داوای پاداشی دونیا و قیامەت ناکا یان داوای چاکترەکەیان ناکات کە پاداشتی قیامەتە خودا پاداشی دونیا و قیامەتی لایە و خودا شنەوا و بینایە و ئاگای لە هەموو کاروبارتان هەیە هەمیشە لەگەڵ دادپەروەری و حەقدا بن شایەتی بەجۆرێ بدەن خودا پێی ڕازی بێ واتە حەق نەکات بە ناحەق و ناحەق نەکات بە حەق شایەتی ڕاست بدەن با لەسەر خۆتان و باوک و دایکتان و خوێشە زۆر نزیکەکانیشتان بێ واتە لەبەر خزمایەتی و برادەری چاو لە حەق مەپۆشن ئەگەر شایەتی بۆ دراو یان شایەتی لەسەر دراو دەوڵەمەند بێ یا هەژار خودا مەسڵەحەتیان باش ئەزانێ و چاکتر سەرپەرشتیان ئەکات. حوکمی شەرع و بەڕاستی شایەتی بۆ دان و شایەتی لەسەر دانیان قازانجی ئەوانە نە کەسیان حەقی ئەفەوتێ و نە کەسیان گوناهبارە بێ مەکەونە دوای ئارەزوی نەفس تا لە حەق لابدەن خۆ ئەگەر لە شایەتیدا زوبانتان گۆڕی و حەق و ڕاستیتان کرد بە ژێرەوە یان بە تەواوی گوێی خۆتان لێ کەڕ کرد و شایەتیتان تیا نەدا ئەوا زیان لە خۆتان ئەدەن خودا ئاگای لە هەموو کردەوەتان هەیە و هیچی لێ ناشاررێتەوە. یا ئەی ئیماندارە کیتابیەکان ئیمان بێنن بە دڵ و زوبان و بەڕاستی بە خودا و بە پێغەمبەری خودا و بەو قورئانەی بۆی ناردووە و بەو کتێبەی کە خودا پێش محمد ناردویەتی و لەسەر ئەم ئیمانە بەردەوام بن بێگومان هەرکەس ئیمانی بە خودا نەبێ یان ئیمانی بە مەلائیکەی خودا نەبێ یا ئیمانی بە پێغەمبەرانی خودا ئەو منافیقانەی خۆیان وا پیشانەدا کە موسوڵمان بوون و لە پاشاندا بە ئاشکرا لە ئیسلام هەڵگەڕانەوە و جاریک تر هاتنەوە و خۆیان وا پیشاندا کە بە تەواوی موسوڵمان بوون کەچی دوو بارە هەڵگەڕانەوە و لە جاران گەرمتر دەستیان دایەوە ئاژاوە و پیلان دژی ئیسلام و دژی پێغەمبەر یان مەبەست هەموو منافیقێکی سەردەمی پێغەمبەرە سەل اللە علیه و سلم کە کار و پیشەیان لە ئیسلام لادان بووە ئەوانە خودا لێیان خۆش نابێ و نایان خاتە سەر ڕێگای ڕاست. ئەوانەی کە کافرەکان ئەکەنە دۆستی خۆیان و پشت لە موسڵمانەکان ئەکەن ئایا وا ئەزانن کە بەو دۆستایەتیە گەورەیی و دەسەڵات پەیدا ئەکەن نەخەیر گەورەیی و سەربەرزی هەمووی هی خودایە و بەوە دەست ئەکەوێ کە ئینسان دۆستی لەگەڵ دۆستانی خودا بکا. وقد نزل علیکم فی الکتاب ان اذا سمعتم آیات الله یکفر خودا لە قورئاندا بەیانی کردووە بۆتان ئەگەر بیستتان لە مەجلیسێکا ئینکاری قورئان ئەکرێ و گاڵتەی پێ ئەکرێ لەگەڵیان دامەنیشن تا ئەو باسە ئەگۆڕن و ئەچنە سەر باسیکی تر ئەگەر دانیشتن و گوێتان لێ گرتن ئەوا ئێوەش وەک ئەوانە بن خودا کافرەکان و مونافیقەکان کە لەگەڵیان دائەنیشن و گوێ لە قسەیان ئەگرن لە ڕۆژی قیامەتدا پێکەوە موحاکەمە ئەکات و لە ناخی دۆزەخا کۆیان ئەکاتەوە. خۆ ئەگەر کافرەکان شتێکیان لە مەعرەکەکە دەستکەوت ئەڕۆنە پێشەوە و پێیان ئەڵێن، ئەی ئەوە نەبوو ئێمە بەسەرتانا زاڵ بووین، کەچی لەگەڵ ئەوەش دەستمان لێ نەدان و نەمانهێشت موسڵمانەکان بتانکوژن و ترساندمانن و فێڵمان لێ کردن تا ئێوە تووشی زیان نەبن، ئەمانە خودای ئاگەدار لە ڕۆژی قیامەتدا موحاکەمەیان ئەکات و تۆڵەیان لێ ئەکاتەوە، خودا هەرگیز دەلیل نادا بە کافرەکان دژی موسڵمانەکان. یذکرون اللە الا قلیلا. ئەو کارەی مونافیقەکان ئەیکەن کە بە دیمەن خۆیان بە موسڵمان پیشان ئەدەن و لە دڵەوە کافرن و پێغەمبەریش بە پێی زاهیر وەک موسڵمان موعامەلەیان لەگەڵ ئەکات وەکو ئەوەیە کە گوایە فێڵ لە خودا بکەن نەخەیر فێڵ لە خودا ناکرێ خودا ئاگەدارە ئەنجامی ئەم کارەیان خۆیان ئەگرێتەوە و خودا زاڵە بێ بەسەر ئەواندا کە هەڵ ئەسن بۆ نوێژ بە سستی و تەممەڵی و نا بەدڵی هەڵەستن و بۆ ڕیا و ڕووپامایی نوێژەکەن و لە ڕاستیدا کەمێ نەبێ ناوی خودا ناهێنن چ جای بیر لێکردنەوەی ئەم مونافقانە دوو دڵ و ڕاڕان نە ئەوەتە بەتەواوی بێنە لای موسڵمانەکان و نە ئەوەتە بەئێجگاری بڕۆنە پاڵ کافرەکانی برادەریان بەڵێ کەسێ بەهۆی تاوانباری و دڵڕەشی خۆیەوە خودا سەری لێ بشێوێنێ هەرگیز ڕێگای ڕاستی خۆی نادۆزێتەوە و هەر سەرگەردانەبێ ئەی ئەوانەی باوەڕتان بە خودا و پێغەمبەری خودا هەیە، هەرگیز نەکەن کافرەکان بکەن بە دۆستی خۆتان و واز لە موسڵمانەکان بهێنن، ئەمە کاری مونافیقەکانە، ئەوان شتی وا ئەکەن، ئایا ئەتانەوێ دەلیلی ئاشکرا بدەنە دەستی خودا دژی خۆتان تا سزاتان بدات، ئایا بە دەستی خۆتان خۆتان تووشی سزا ئەکەن؟ ان المنافقین فی الدرک الاسفل من النار ولن تجد لهم نصیرا بێگومان مونافیقەکان لە ناخی هەرە خوارووی دۆزەخدان لە قیامەتدا و هەرگیز یەکێکتان دەست ناکەوێ یارمەتیدەریان بێ. ئەوانە نەبێ کە واز لە مونافیقی ئەهێنن و ئەو خراپانەی لەگەڵ موسڵمانان کردویانە چاکی ئەکەن و واز لە ئازاردانیان ئەهێنن و دەست بە دینی خوداوە ئەگرن و بڕوایان پێی ئەبێ و تەنها بۆ ڕەزامەندی خودا عیبادەت ئەکەن نەک بۆ ڕیا ئەوانە لە زومرەی موسڵمانانن لە دونیا و قیامەتدا خودا لە ڕۆژی دواییدا پاداشتێکی گەورە بە موسڵمانان ئەدات وکان اللە غفورا رحیما. ئەوانەی ئیمانیان بە خودا و بە هەموو پێغەمبەرەکانی هەیە و جیاوازی ناخەن لە بەینی ئەو پێغەمبەرانەدا، ئەو کەسانە لە دواڕۆژدا پاداشتیان ئەدەینەوە، بەڕاستی خودا بەخشندە و میهرەبانە. یسئەلوک ئەهل الکتاب ئەن تونزل علیهم کتابا من السماء، وآتینا موسی سلطانا مبینا ئەهلی کیتاب داوای ئەوەت لێکەن کتێبێکیان لە ئاسمانەوە بۆ بهێنیتە خوارەوە ئەمانە لەمە گەورەتریان لە موسا داوا کرد پێیانە وت خودامان بە ئاشکرا پیشان بدا جا بەهۆی ئەم ستەم و بێ ئیمانیەیانەوە خودا هەورە تریشقەی دا بەسەریاندا و سوتاندنی بەوەش وازیان نەهێنا بەڵکو لەگەڵ ئەوەش کە دەلیل و موعجیزەیان پیشان درا کە موسا چوو بۆ کێوی طور دەستیان کرد بە پەرستنی گیۆرەکە ئێمە چاوپۆشیمان لەوە کرد و دەسەڵاتی ئاشکرامان دا بە موسا و داوایی لێ کردن لە باتی تەوبە کردن لە پەرستنی گیۆرەکە خۆیان بکوژن. ورفعنا فوقهم الطور بمیثاقهم وقلنا لهم ادخلوا الباب سجدا دوایی کە موسا وەفاتی کرد و یوشع کرا بە پێغەمبەریان پێمان وتن، لە دەرگای بەیت المەقدیسەوە بە سوژدە بردن بڕۆنە ژوور. هەروەها لە سەردەمی پێغەمبەرایەتی داووددا پێمان وتن، ڕۆژانی شەممە لە سنووری خودا لا مەدەن، لەو ڕۆژەدا ڕاوەماسی مەکەن کە لێتان حەرام کراوە، لەسەر ئەم شتانە هەر یەکە لە ڕۆژی خۆیدا پەیمانێکی گەورەمان لێ سەندن. هەروەها لەبەر قسە ناڕەواکانیان کە ئەیان وت دڵمان پڕ و لێوانە لە زانیاری و موحتاجی ئامۆژگاری پێغەمبەران نین کەچی درۆیان ئەکرد هیچیان نەئەزانی و خودا دڵی مۆر کردبوون و کەمێکیان نەبێ لێیان موسڵمان نەبوو بەڵێ لەبەر ئەمە هەمووی خودا غەزەبی لێ گرتن و تۆڵەی لێ کردنەوە. وبکفرهم وقولهم علی مریم بهتانا عظیما هەروەها خودا غەزەبی لێ گرتن چونکە ئیمانیان بە عیسای پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ نەهێنا و بوختانێکی گەورەیان بۆ حەزرەتی مەریەمی دایکی عیسا هەڵبەست و نیسبەتی زینایان لێدا بەڵکو کارەکەیان لێگۆڕا و سەریان لێ تێکچوو، یەکێکی تر بوو کوژرا کە خودا ڕەنگی عیسای دا بەسەریدا و بەویان زانی و کوشتیان. ئەوانە کە ئیختیلافیان هەیە لە کارەکەدا و هەر یەکێکیان بە جۆرێ باسی ئەکا، گومانێکی تەواویان هەیە و دڵنیا نین و زانیاری ڕاستەقینەیان نییە دەربارەی و دوای گومان کەوتوون و بە یەقین نازانن کوشتوویانە و بە ڕاستی نەیانکوشتووە. بل رفعه اللە الیه. ویوم القیامە یکون علیهم شهیدا. قەسەم بە خودا پێش ئەوەی عیسا وەفات بکات هەموو ئەهلی کیتاب لەم دونیایەدا ئیمانی پێ ئەهێنن ئەنجا وەفات ئەکات لە ڕۆژی قیامەتیشدا ئەبێتە شاهید لەسەر هەموویان لەسەر جولەکەکان کە باوەڕیان پێ نەکردوو لەسەر گاورەکانیش کە کردیانە کوڕی خودا. بەڵام ئەو کیتابیانەی لە زانیاریا دامەزراون و ئیمانیان بە ئاینی ئیسلام هێناوە و موسڵمانانی موهاجرین و ئەنسار کە ئیمانیان هێناوە بەو قورئانەی بۆ تۆ نێرراوە و ئەوانەی نوێژەکەن و زەکاتەدەن و ئیمانیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە ئەوانە پاداشتێکی گەورەیان ئەدەینەوە. تا لە دواڕۆژدا کە موحاسەبە ئەکرێن بەهانەیان نەمێنێ و نەڵێن ئێمە چاک و خراپمان نەئەزانی و کەس ئاگەداری نەکردووین هەر وەک چۆن بۆ هەمان مەبەست وەحیمان کرد بۆ نوح و بۆ پێغەمبەرەکانی پاش ئەو وەحیمان بۆ ئیبڕاهیم و ئیسماعیل و ئیسحاق و یەعقوب و کوڕەکانی کرد و وەحیمان کرد بۆ عیسا و بۆ ئەیوب و یونس و هارون و سولەیمان و زەبووریشمان دا بە داوود درودی خوای گەورە لە هەموویان بێ. وکان اللە عزیزا حکیما. ئەم پێغەمبەرانە کە خودای گەورە ناردوونی هەموویان مژدەیان داوە بە خاوەن باوەڕان کە پاداشیان باشە بێ و هەڕەشەشیان کردووە لە بێباوەڕان و ترساندوونیان بە سزای توند و تیژ لە ڕۆژی قیامەتدا. بێگومان ئەوانەی ئیمانیان نیە بە خودا و پێغەمبەر و ڕێگا لە خەڵکی ئەگرن و ناهێڵن ڕێگای ئاینی پیرۆزی ئیسلام بگرنە بەر ئەوانە بە شێوەیەکی زۆر قوڵ گومڕا بوون چونکە هەم خۆیان گومڕان و هەم خەڵکیش گومڕا ئەکەن. ان الذین کفروا وظلموا لم یکن اللە لیغفر لهم ولا لیهدیهم طریقا. بێگومان ئەوانەی ئیمانیان نەهێنا بە خودا و بە تۆ و بەو قورئانەی بۆی ناردوویت، ئەوانەی کە ستەمیان لە خۆیان کردووە بە بێ ئیمانی و ستەمیان لە خەڵکیش کردووە کە ناهیڕن بکەونە سەر ڕێی ڕاست ئەوانە خودا هەرگیز لێیان خۆش نابێ و تا وەها سوور بن لەسەر گومڕایی نایانخاتە سەر ڕێگای ڕاست. وکان اللە علیما حکیما. ئەی بەرەی ئادەمیزاد وا بەڕاستی محمدتان بە پێغەمبەری بۆ هات لەلایەن خوداوە و ئاینی ئیسلامی بۆ هێناون ئیمانی پێ بهێنن و پەیڕەوی بکەن خۆ ئەگەر ئیمانی پێ نەهێنن و بە گوێی نەکەن ئەوا خودا موحتاجی ئیمانی ئێوە نییە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە موڵکی خودایە خودای گەورە زانایە و کارەکانی پڕ حیکمەتن. بێگومان حەزرەتی مەسیح عیسای کوڕی مەریەم پێغەمبەری خودایە و بەهۆی کەلیمەیەکەوە پەیدا بووە کە تەعبیرەکەی کن فیکونە، خودا وتی ببە و بوو، ئەو کەلیمەی حەواڵەی مەریەم کرد و ویستی بیکات بە شوێنی کارکردنی ئەو کەلیمەیە، عیسا ڕۆحێکە بە ئیرادەی خودا پەیدا بووە. دەسا ئیمان بێنن بە خودا و بە پێغەمبەرەکانی و هەرگیز مەڵێن خودا سیانن و دەستبەرداری ئەو قسە ناڕەوایە ببن و ڕووبکەنە خێرێ بۆ خۆتان، بێگومان خودای بە حەق یەک خودایە، دوورە و پاکە لەوەی ئەولادی ببێ، هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هی خودایە و لەژێر دەسەڵاتی ئەودایە، خودا باشترین وەکیلە. لای عار نیە و مل پێچی ناکات لەوەی کە بەندەی خودا بێ خۆی بە بەندەی خودا ئەزانێ و شانازی پێواکات هەروەها مەلائیکە پایە بەرزەکانیش خۆیان بە بەندەی خودا ئەزانن ئەوەی پێی نەنک بێ خودا بپەرستێ و خۆی بە گەورە بزانێ خودا لە ڕۆژی قیامەتدا هەموویان کۆئەکاتەوە لای خۆی و حیساب و کیتابیان لەگەڵ ئەکات ئەوانەیش کە عاریان لێ دێ خودای گەورە بپەرستن و خۆیان بە گەورە ئەزانن و لە خۆ باییە بن، ئەوانە سزایەکی توند و زۆر بە ئازاریان ئەدات و لەوێ کەس فریایان ناکەوێ و بێجگە خودا کەسیان دەست ناکەوێ سەرپەرشتیان بکات و کەسیان دەست ناکەوێ یارمەتیان بدات. وەک موعجیزەکان کە پێغەمبەر، صلی اللە علیه وسلم، پیشانی دان. هەروەها ڕووناکییەکی هێجگار پڕتەودارمان بۆ ناردن کە قورئانی پیرۆزە و پڕە لە زانیاری و ئامۆژگاری و هۆیە بۆ بەختیاری دونیا و قیامەت. ئیتر بەهانەتان نەما و ئەگەر ڕێگای ڕاست نەگرنە بەر خۆتان زیانبارئەبن. ئەگەر ئینسانێ مرد و ئەولادی نەبوو خوشکێکی هەبوو ئەو خوشکە نیوەی میراتی مردوەکە ئەبا ئیتر خوشکەکە خوشکی باوک و دایکی بێ یا خوشکی باوکی خۆ ئەگەر خوشکەکە مرد و ئەولادی نەبوو ئەوا براکەی میراتی لێ ئەبا هەروەها ئەو کەلالەی کە باس کرا ئەگەر دوو خوشکی هەبوو ئەوە دوو بەش لە سێ بەشی میراتەکەی ئەبەن خۆ ئەگەر هەر خوشکی تەنها نەبوون بەڵکو خوشک و برا بوون ئەوا نێرینە دوو ئەوەندەی بەشی مێینە ئەبات خودا ئەم حوکمانەتان بۆ ڕوونەکاتەوە نەبادا ڕێگا ون بکەن و گوناهبار ببن، خودا ئاگای لە هەموو شت هەیە و هیچی لێ ون نابێ. شایەنی باسە کە لالە بەو کەسە ئەوترێ بمرێ و ئەسڵ و فەرعی لە دوا بەجێ نەمابێ، واتە باوک و باپیر و کوڕ و کچی نەبێ، چونکە شەخسی وەها زۆر ماندووە و دڵی عاجزە لەوەی کە نە باوک و باپیرەی هەیە و نە ئەولاد.